دەخوێندرێتەوە سوێند بە قورئانی خاوەن ڕێز و پەند و ئامۆژگاری. بل الذین کفروا فی عزت و شقاق. بەڵام ئەوانەی بێ باوەڕن ڕۆچوون لە خۆ بەگەورەزانین و دژایەتیدا بەرامبەر ئیسلام و شوێنکەوتووانی. وقال الکافرون هذا ساحر کذاب. سەریان سوڕ دەما کە ترسێنەرێکیان لە خۆیان بۆ هاتووە، وە بێباوەڕان دەیان وت ئەم پێغەمبەرە جادووگەرێکی زۆر درۆزنە. اجعل الالهة الها واحدا ان هذا لشیء عجاب. ئایا ئەو پێغەمبەرە هەموو خواکانی کردۆتە یەک خوا، ئەمە تەنیا شتێکی هەڵبەستراوە. ئەئونزیلە عەلەیه الذیکر من بەینینا بەل هوم فی شەک من ذیکری بەل لەما یەذوقو عەذاب. ئایا چۆن وەحی لەناو هەمووماندا بۆ محمد صلی اللە علیه وسلم دابەزێنراوە، نەخێر ڕاست ناکەن، بەڵکو ئەوان لە گوماندان لە قورئانەکەی من، نەخێر وا نیە، بەڵکو ئەوانە هێشتا سزای منیان نەچەشتووە، بۆیە باوەڕ ناهێنن. ئەم عندهم خزائن رحمەت ربک العزیز الوهاب. یان خەزنەکانی بەزەیی پەروەردگارت لای ئەوانە کە زاڵی بەخشندەیە، لەو کۆمەڵانەی دژی پێغەمبەرانن بەزوویی دەچێنرێن و سەرشۆڕ دەبن. کذبت قبلهم قوم نوح وعاد وفرعون ذو الاوتاد. پێش ئەوان گەلی نوح و عاد و فیرعەونی خاوەن مێخەکان باوەڕیان بە پێغەمبەرەکانیان نەهێنا. فاحکم بیننا بالحق ولا تشطط واهدنا الی سواء الصراط. لەناکاودا چوونە ژوورەوە بۆ لای داود، ئەویش داچڵەکاو ترسا لێیان، وتیان مەترسە، ئێمە دوو داواچیین، یەکێکمان ستەمی لەوی تر کردووە، جا لەنێوانماندا بە هەق و ڕاستی بڕیار بدە و لە ڕاستی لامەدە لە بڕیارەکەتدا. بێگومان ئەمە برامە. بێگومان ئەمە برامە، نەوەد و نۆ مەڕی هەیە و منیش یەک مەڕم هەیە. کەچی دەڵێ ئەو مەڕەش بدە بە من، بیست پێرە بە من و لە قسەکردندا زاڵە بە سەرمدا. قال لقد ظلمک بسوال نعجتک الی نعاجه. بێجگە لەوانەی باوەڕیان هێناوە و کردەوەی چاکیان کردووە ئەوانەش زۆر کەمن. داوود زانی کە ئێمە تەنیا تاقیمان کردۆتەوە، بۆیە داوای لێبوردنی کرد لە پەروەردگاری و کەوت بەڕوودا بە سوجدە بردنەوە و تۆبەی کرد. فغفرنا له ذلک وان له عندنا لزلفی وحسن مآب. ئێمەش لەو هەڵەی ئەو خۆش بووین بێگومان ئێمە تۆمان کرد بە جێنشینی پێغەمبەرانی پێش خۆت لە زەویدا، کەوابوو تۆش لە نێوان خەڵکدا بە ڕاستی فەرمانڕەوایی بکە، شوێن هەوا و ئارەزووت مەکەوە با لە ڕێگای خوا لات نەدات، بێگومان ئەوانەی لە ڕێگای خوا لادەدەن و گومڕا دەبن، ئەوە گومانی ئەو کەسانەیە کە بێ باوەڕ بوون، سا هاوار بۆ ئەوانەی کە بێ باوەڕ بوون لە ئاگری دۆزەخ. أم نجعل الذین آمنوا وعملوا الصالحات کالمفسدین فی الأرض أم نجعل المتقین کالفجار. ئایا ئەوانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە خۆشەویستی ئەم ئەسپانەم باودا بەسەر یاد و عیبادەتی پەروەردگارمدا کە نوێژی عەسر بوو سەیری ئەسپەکانی دەکرد هەتا لە چاو گوم بوون. ردوها علی فطفق مسحا بالسوق والاعناق. وتی جارێکی تر ئەو ئەسپانەم بۆ بگێڕنەوە ئینجا دەستی هێنا بە دەست و قاچ و گەردەن و باڵی ئەو ئەسپانەدا. ولقد فتنا سلیمان وألقینا علی کرسیه جسدا ثم أناب. سوێن بەخوا بەڕاستی سولەیمانمان تاقی کردەوە و لاشەی لاتە کوڕێکمان فڕێدا بەسەر تەختەکەیدا وە هەموو پەری و شەیتانەکانمان بۆ ڕام هێنابوو کە بیناساز و مەلەوانی ژێر دەریا بوون. وآخرین مقرنین فی الاصفاد. وە هەندێکی تریان کە سەرپێچی سولەیمانیان کردبوو ڕاممان هێنان بۆی بە پێکەوە بەستراوی لە کۆت و زنجیردا. هذا عطاؤنا فامنن او امسک بغیر حساب. ئەمەی کە باس کرا بەخششی ئێمەیە بۆ تۆ، ئینجا بە ویستی خۆت ببەخشە یا بیگرەوە و مەیبەخشە، واتە داری زۆر باریک بە دەستەوە بگرە و پێی بدە لە خێزانت یەک جار و سوێندەکەت مەشکێنە کە لە خێزانت خواردبوو سەد داری لێ بدەی بەڕاستی ئێمە ئەیوبمان بە خۆگر بینی چ بەندەیەکی چاک بوو بەڕاستی ئەو زۆر جۆرایەل و ڕوو لە خوا بوو. واذکر عبادنا ابراهیم و اسحاق و یعقوب اولی الایدی والابصار گومڕاکەرەکانیش دەڵێن، بەخێر نەیەن، بێگومان ئەوانە دەچنە ناو ئاگری دۆزەخ. قالوا بل انتم لا مرحبا بکم انتم قدمتموه لنا فبئس القرار. ئەوان بە گومڕاکەرەکان دەڵێن، بەڵکو ئێوە بەخێر نەیەن، ئێوە لە دونیا گومڕاتان کردین و ئەم سزاتان پێشهێنا بۆمان. کە خۆی بە گەورە دانا و لە بێ باوەڕان بوو. قال یا ابلیس ما منعک ان تسجد لما خلقت بیدی استکبرت ام کنت من العالین. خوا فەرمووی ئەی ابلیس چ شتێک بەرگری کردی لەوەی کە سوجدە ببەیت بۆ کەسێ کە من بە دەستی خۆم دروستم کردووە؟ من حەقم هەر حەقیش دەڵێم. لاملئن جهنم منک ومن من تبعک منهم اجمعین. بەڕاستی دۆزەخ پڕ دەکەم لە تۆ و نەوەکانت و ئەوانەی لە ئادەمیان شوێنت دەکەون تێکڕا.